تا ئەوانەی کتێبیان پێدراوە دڵنیابن و بڕوادارەکان بڕواکەیان زیاد بکات و هیچیان دوودڵ نەبن ئەوانەی کتێبیان پێدراوە و ئیماندارانیش و تا بڵێن ئەوانەی کە نەخۆشی ناپاکیان لە دڵایە و بێ بڕواکان خوا چی مەبەستە بەم ژمارەیە کە لە غەریبیدا وەک مەسەل وایە ئا بەو جۆرە خوا ئەو کەسەی کە بیەوێ گومڕای دەکات و ئەو کەسەی کە بیەوێ ڕێنموونی دەکات، وە کەس ژمارەی لەشکرانی پەروەردگاری تۆ نازانێ مەگەر هەر خۆی، وە ئەم ئایەتانە هەر ئامۆژگاری و پەندن بۆ ئادەمی. کەللا وەلقەمەڕ. نەء وانیە، سوێند بە مانگ. وەللەیلی ئیذ ئەدبەڕ. وە سوێند بە شەو کە پشت هەڵدەکات و دەڕوا. کە لە باخاتی بەهەشتا پرسیار لە یەکتری دەکەن. عن المجرمین. لە حاڵی تاوانباران. ما سلککم فی سقر. هەر لە بەهەشتیەکان وەڵام ئەداتەوە کە دیومان و پێمان وتوون چی ئێوەی خستووەتە دۆزەخەوە؟ قالوا لم نک من المصلین. ئەوانیش وتیان ئێمە لە نوێژکەران نەبووین. ئەیەوێ چەندەها نامەی کراوەی بۆ بنێردرێ لە خواوە کە بڕوا بە محمد صلی اللە علیه وسلم بێنێ، کەللا بەل لا یەخافون الآخرە. با چاوەڕوانی ئەوە نەبن بەڵکو هەر ناترسن لە ڕۆژی دوایی. کەللا ئینەه تەذکرە. با پەشیمان بنەوە بەڕاستی قورئان پەند و ئامۆژگاریە.